کاسێتی نۆیەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی یەکەم لە لاپەڕە دوو سەد و سی و شەش. کاتێک بەیانی لە خەون بە ئاگا هات، ناشتایەکی زۆری بۆ ساز کرابوو. نانی گەرم، ماوی پرتەقاڵ، هێلکە، زەڵاتە، کەمتر ڕوویەدا بەیانیانی یەکشەممە دایکی لە پێش ئەودا لە خەون بێدار بێت. بەڵام هەر کاتێک هەستایەت پێی خۆش بوو ناشتایەکی باش بۆ کچەکەی ساز بکات. لە کاتی خواردنی ناشتادا دایکی وتی سەگێکی نەناسراو لە ناو باخەکەدایە لە بەیانیەوە خەریکی بۆنکردنی پەرژینەکەیە نازانم لێرە چی دەکات تۆ دەزانیت سۆفیا بە پەلە لە شوێنی خۆی هەستا بەڵام زوو پەشیمان بووە دایکی وتی مەگەر لەو پێشی شەر لێرە بووە سەرەنجام سۆفیا لە پشت مێزی خواردنەکە هەستا و چوو بۆ ژووری دانیشتن و لە پەنای پەنجەرەکەدا دانیشت. هەر وا بوو کە بیری دەکردەوە هێرمێس لە دەرەوەی کونی حەشارگەکەدا ڕاکشابوو. ئێستا چی بە دایکی بڵێت؟ کاتی بۆ بیرکردنەوە نەبوو چونکە دایکی هاتە پەنایەوە ڕاوەستا و پرسیاری کرد، دەڵێم لەوە پێشیش لێرە بووە؟ لەوانەیە لەوێدا ئێسکێکی کردبێت بە ژێر گڵەو و ئێستاش هاتبێت خەزنەکەی دەربێنێت، سەگەکانیش بیریان هەیە. لەوانەیە وابێت. سۆفیا تۆ پزیشکی حەیواناتی خێزانی ئێمەیت. سۆفیا بە شێواوی بیری دەکردە وتی دەیبەمەوە بۆ ماڵی خۆی. کەواتە دەزانیت ماڵەکەی لەکوێیە. سۆفیا شانی هەڵتەکاند. ئەڵبەت ناونیشانەکەی لەسەر قایشەکەی ملی نووسراوە. دوو خولەکی تر سۆفیا لەسەر قادرمەکان بەرەو باغ دەچوو کاتێک هێرمێس چاوی بە سۆفیا کەوت بە پڕتاو چوو بۆ لای، کلکی دەبزواند و بە باڵایدا سەردەکەوت. سۆفیا وتی کوڕی چاک هێرمێس. دەیزانی کە دایکی لە پەنجەرەکەوە سەیری دەکات، لەوە دەترسا کە سەگەکە لەناو پەرژینەکەوە بڕوات. بەڵام هێرمێس بەرەو دەرگای باخکە ڕۆیشت و بە خێرایی لە حەوشەکەوە تێپەڕی و لە دەرگاوە چووە دەر. سۆفیا دەرگای باخکەی بە دوای خۆیدا داخست و هێرمێس بەردەوام چەند هەنگاوێک لە پێ سۆفیاوە بوو. ڕێگەیەکی دوور و درێژ بوو، خەڵک هەموویان بۆ گەڕان و سەیرانی پشووی یەکشەممان هاتبوونە دەرەوە. خێزانەکان بە گشتی ڕۆژی پشوویان لە دەرەوە دەگوزەراند و سۆفیا تۆزێک دڵی لە خۆی دەما. جاربەجار هێرمێس ئەگەر سەگێک یا شتێکی سەرنجڕاکێشی بدیبایە ڕێگەی خوار دەکردەوە بەڵام هەرکە سۆفیا بانگی دەکرد بێ وەستان دەهاتەوە بۆ لای لە چیمەنێکی گەورە و لە گۆڕەپانێکی گەورەی ناو شاری یاری منداڵاندا تێپەڕ بوون گەیشتە شوێنێکەوە تۆمبێل زۆر بوو لە شەقامێکەوە کە دەگەیشتە ناوەڕاستی شار تێپەڕ بوون و هێرمێس لە مەیدانی شار تێپەڕی و بەرەو شەقامی کلیسا بای خواردەوە. ئێستا لە لایەکی تری شار بوون. سۆفیا زۆر بۆ ئەم لایەوە نەهاتبوو. یەکجار بۆ بینینی پورێکی پیری هاتبوو، ئەڵبەت کاتێک کە منداڵ بوو هێنابوویان. لە کۆتاییدا گەیشتە مەیدانێکی بچووک لە نێوان چەند خانووی کۆندا. هەموو شتێک کۆن و پەرپووت دەینواند. بەو حاڵەشەوە ناوی مەیدانی نوێیان لێ ناوبوو. شارەکە بە گشتی کۆن بوو چونکە زۆر لە پێش دەورانی وەستاوە بنیات نرابوو. هێرمێس چووە بەردەم ماڵی ژمارە چواردە و بە ئارامی چاوەڕوانی سۆفیای کرد کە دەرگاکە بکاتەوە. سۆفیا دڵی بە خێرایی لێی ئەدا لە دەرگاکەوە چووە ژوور و لە ناو خانووەکەدا چەند سنووقێکی نامە بە ڕەنگی سەوز بە دیوارەکەوە هەڵواسرابوو. سۆفیا چاوی بە پۆستکارتێک کەوت کە بە سەر یەکێک لە سندووقەکانەوە لکا بوو و مۆرێکی لێدرابوو کە نووسیبووی خاوەنەکەی نەدۆزرایەوە. خاوەن، هێڵدە مۆلیرکناک ژمارە چواردە. ڕێکەوتی مۆری پۆست پانزەی ژوئەن بوو کە ئێستا دوو هەفتەی کات مابوو. وا دیار بوو نامەبەرەکە ئاگای لەمە نەبووە. سۆفیا کارتەکەی هەڵگرت و دەستی کرد بە خوێندنەوەی. هیڵدەی خۆشەویست. ئێستا سۆفیا دەچێت بۆ ماڵی فەیلەسوف بەم زوانە تەمەنی دەبێتە پانزە ساڵ و بەڵام تۆ دوێنێ بوویتە پانزە ساڵ ئەگەر ئەمڕۆیە ئیتر درەنگ بووە بەڵام کاژمێرەکان پێکەوە هاوئاهەنگ نین و نە پیر دەبێت و نە پێشیش دەکەوێت لەم ناوەدا مێژووە کە هەر دێڕە کە هەر ببورن درێژە بە ڕەوتی خۆی ئەدا. هەرگیز بیرت کردووەتەوە کە مێژووی ئەوروپایی هاوشێوەی ژیانی مرۆڤە؟ دەورانی کۆن کاتی منداڵی ئەوروپا بوو، دوای ئەوە دەورەی وۆستای درێژخایەن هات و لە پاشان ڕێنیسانس هات کە دەوری پەروەردەبوونی ئەوروپا بوو. ئەوروپا بە شەوق و خۆشی و چێژی ژیانەوە گەیشتە تەمەنی هەرزەکاری و دەشێت بڵێین ڕێنیسانس ساڵڕۆژی پانزە ساڵی ئەوروپا بوو. ئێستا نیوەی مانگی ژوئەنە کچی من باشە ژیان و زیندوو بوون؟ کۆتایی بیستم کە خاچە ئاڵتونیەکەت گوم کردووە بەداخەوە دەبێت فێر ببی باشتر شتەکانت پارێزی زۆری نەماوە بتبینم باوکت. هێرمێس لە پێشەوە چووە سەر قادرمەکان سۆفیا کارتەکەی هەڵگرت هەڵهات تا گەیشتەوە بە هێرمێس. سەگەکە زۆر بە خۆشییەوە کلکی دەبزواند و لە نهۆمی یەکەم و دووهەم و سێهەم و چوارەم تێپەڕ بوون. لەوە بە دواوە قادرمەی ماڵی ژێر شیروانەکە بوو. لەوانەیە بچن بۆ سەریان؟ هێرمێس بە قادرمەکاندا سەر کەوت و لە بەر دەرگایەکی باریکدا وەستا و خۆی دا بە دەرگاکەدا. سۆفیا دەنگی نزیکبوونەوەی هەنگاوی لە ناو خانووەکەدا بیست. دەرگاکرایەوە، ئالبێرتۆ کناکس لە پشت دەرگاکەوە دەرکەوت. جل و بەرگی گۆڕیبوو، جلی ئەمجارەی ئەو، گۆرەوی درێژی سپی و پانتۆڵێکی سوور تا سەرەژنۆ و کراسێکی زەرد کە سەرشانەکانی لۆکە بوون. سۆفیا کەوتە یادی جۆکەری یاری کاغەز، ئەگەر هەڵەی نەکردبێت. جل و بەرگی باوی دەورەی ڕێنیسانسە. سۆفیا بە تێڕامانەوە وتی، گاڵتەجاڕ. ئالبێرتۆی لاداو چووە ناو ماڵەکە، قەرەبووی ترس و شەرمی خۆی بەسەر مامۆستا بێچارەکەی فەلسەفەدا دەکردەوە. پۆست کارتەکەی دا بە دەستیەوە دەڵیت ئەوی بە بەرپرس دەزانی. ئالبێرتۆ کارتەکەی خوێندەو سەری ڕاوەشاند وتی. وردە وردە خەریکە زۆر بێ شەرم دەبێت. ئەم پیاوە ئێمەی کردووە بە ئامرازی گاڵتە و ڕابواردنی یادی لە دایک بوونی کچەکەی. ئەمەی وت و کارتەکەی لەت و پەت کرد و خستیە ناو سەتڵی زبڵدانەکەوە. سۆفیا وتی، نووسیوتە هێڵدە میلوانکە خاچەکەی گوم کردووە. بەڵێ خوێنمەوە. من ئەو میلوانکە، هەر ئەو میلوانکەم لە ژێر سەرینەکەمدا لە ژوورەکەی خۆم پەیدا کرد. دەتوانیت پێم بڵێیت چۆن گەیشتە ئەوێ؟ ئالبێرتۆ زۆر بە زەقی سەیری ناوچاوی سۆفیای کرد و وتی، لەوانەیە لە لای تۆ سەیر بێ، بەڵام ئەم کارانە لە چاوبەستنێک زۆرتر نییە. ئەم کارانە بۆ ئەو هێندەی ئاوخواردن ئاسانە. با بچین بۆ لای کەروێشکە سپییە گەورەکەی خۆمان کە لە کڵاوی سیحربازەوە دێتە دەر. بەرەو ژووری دانیشتن بەڕێکەوتن، سۆفیا لە ژیانیدا ژووری ئەوەندە سەیر و سەمەرەی نەدیبوو. ئالبێرتۆ لە پارتمانێکدا دەژیا کە پان و بەرین و دیوارەکانی بازنەیی بوو. ئەڵبەت ئەو لەژێر بانە تەنەکەیەکدا دەژیا. لە کونێکی ناو بانەکەوە تیشکێکی تیژ لە ئاسمانە و ڕاستەوخۆی دا لە ناو ژوورەکە. پەنجەرەیەکیش ڕووی دەکردە شار. سۆفیا لەم پەنجەرەوە تەواوی بانەکانی شاری ئەدی، بەڵام ئەو شتانەی کە بەلای سۆفیاوە زۆر سەیر بوون ئەوە بوو کە شتومەکێکی زۆر لە دەورە جۆراوجۆرەکانی مێژوو لە ژوورەکەدا هەڵچنرابوو. کورسییەک لە ساڵەکانی دەیەی بینی. کورسییەکی تر کە سەدان ساڵ لە تەمەنی تێدەپەڕی. بەڵام تەنیا ئەوانەی سەیر نەبوون. شتی عەنتیکە لە هونەر و کەلوپەل بە تێکەڵاوی لە ناو تاقمەکاندا بەرچاو دەکەوت، گوڵدان و کاتژمێری کۆن، دەسکە و هاوەن، چەقۆ و بووکەش و شە، سێگۆشی ئەندازیاری، نەقاڵە، ئامێری دۆزینەوەی جەمسەر، ئامێری پێوەری گوشار. یەک دیوار سەراسەر کتێب و لەسەر دیوارێکی تر وێنە و شێوەکاری هەڵواسرابوو. بەشێکیان دەگەڕانەوە بۆ ئەم ساڵانەی ڕابردوو، بەڵام زۆربەیان زۆر کۆن و عەنتیکە بوون. خشتە و نەخشەیەکی زۆریش بە دیوارەکانەوە هەڵواسرابوو، بەڵام هیچیان بە ڕوونی دەربارەی نەرویج نەبوون. سۆفیا چەند خولەکێک وەستا و سەیری دیوار و هۆدەکانی کرد. وتی، چەندە زبڵ و شتی بێنرخت کۆ کردۆتەوە. بێ ڕێزیان پێ مەکە. بۆچی بیر ناکەیتەوە کە من چەند سەدە مێژووم کۆ کردۆتەوە. ئەمانە زبڵ و شتی بێ نرخ نین. وابزانم فرۆشگەی عەنتیکەت هەیە یا شتێکی ئاوا. ئالبێرتۆ کەمێک دڵگران بوو. سۆفیا، ئێمە هەموومان ناتوانین ڕێگە بدەین ڕەوتی مێژوو بمانخاتە ژێر چنگاڵی مردن. بەشێکمان دەبێ درەنگتر بڕۆین و ئەو شتانەی لە کەناری ڕووبارەکان بەجێ دەمێنن کۆی بکەینەوە. قسەیەکی زۆر سەیر بوو. بەڵێ، ڕۆڵم سەیرە. بەڵام ڕاستە. ئێمە تەنیا دەورانی خۆمان بەسەر نابەین. لە دەروونماندا مێژوو هەڵدەگرین لە یادت نەچێ کە هەرچی لەم ژوورەدایە ڕۆژێک نوێ بووە. ئەو بوکەڵە دەستکردە چێوییەی سەدەی شازدەهەم لەوانەیە بۆ ساڵیادی لەدایکبوونی کچێکی پێنج ساڵە دروستکرابێ لە لایەن باوەگەورەی پیریەوە. لەوانەیە کچەکە گەورە بووبێت و تەمەنی گەیشتبێتە پانزە ساڵ لە پاشان شووی کردبێ. لەوانەشە ئەویش کچێکی بووبێت و بوکەکەی دابێت بە کچەکەی. پاشان خۆی تەمەنی تێپەڕیبێت و مردبێت. تەمەنێکی زۆری کردبێت، بەڵام ڕۆژێک کاتی مەرگ هاتبێت و ڕۆیشتبێت، چیتر هەرگیز ناگەڕێتەوە. لە ڕاستیدا بۆ دیدارێکی کورت هاتبوو، بەڵام بووکەکەی لە قەفەسێکدا ماوەتەوە. کاتێک بەو جۆرە باس دەکەین، هەموو شتێک زۆر ڕاست و خەماوی دەنوێنێت، ژیانیش ڕاست و خەماوییە. ئێمە دەهێنە ئەم دنیا سەیر و سەمەرە، لێرە یەکتر دەبینین، پێکەوە دەبینە هاوڕێ و بۆ ساتێکی کورت پێکەوە دەگەڕێین. یەکترمان خۆش دەوێت لەناکاو بە شێوازێکی نەشیاو بەو خێرایەی کە هاتبووین هەرواش دەڕۆین و بزر دەبین. دەکرێت پرسیارێکتان لێ بکەم؟ بەڵێ ئیتر ئێمە خۆشارکێ ناکەین. ئێوە بۆچی لە کەپری سەرگوردا نیشتەجێ بوون؟ بۆ ئەوەی لە کاتی نامەنووسیندا بووین و زۆر لە تۆ دوور نەبم دەمزانی کە کەپری سەرگورد خاڵییە. کەواتە یەکڕاسوویت و لەوێ نیشتەجێ بوویت. بەڵێ. کەواتە دەتوانیتەوەش ڕوون بکەیتەوە کە باوکی هیڵدە چۆن دەیزانی تۆ لەوێیت. ئەگەر هەڵەم نەکردبێت ئەو ئاگاداری هەمووانە. بەڵام من ئێستاش تێناگەم ئەو نامەبەرەکەی چۆن ناچار کردووە نامەکان بات بۆ ناوەڕاستی دارستان. ئالبێرتۆ بزەیەکی ژیرانە هاتە سەر لێوی. ئەو شتانە بۆ باوکی هیڵدە زۆر ئاسانە، وەکو ئاو خواردنەوە. دەڵێت، ئەجی مەجی هەر ئەوەندە ساکار و ئاسان ئێمە لە ژێر چاودێرییەکی بێ وێنەداین. سۆفیا خەریک بوو تووڕە دەبوو وتی، ئەگەر بکەوێتە بەر دەستی من، چاوەکانی بە نینۆک هەڵدەکۆڵم. ئالبێرتۆ بەرەو لایەکی تری ژوورەکە ڕۆیشت و لەسەر کورسییەکی کۆن دانیشت. سۆفیایش بەدوایدا لەسەر کورسییەکی دەسکدار دانیشت. ئالبێرتۆ وتی تەنیا فەلسەفە دەتوانێت ئێمە لە باوکی هێڵدا نزیک بکاتەوە. ئەمڕۆ دەمەوێت سەبارەت بە ڕێنیسانس بدوێم. زۆر باشە. ماوەیەک لە دوای مەرگەساتی تۆماس ئاکۆیناس کێشە و لێکترازانێک لەناو فەرەنگی یەکپارچەیی مەسیحیەتدا دروست بوو. زانست و فەلسەفە بەرەبەرە لە پیرۆزی کلیسا دوورکەوتەوە و ژیانی ئایینی جیابوونەوەیەکی سەربەخۆی لەگەڵ عەقڵ و مەنتقدا ڕەچاو کرد. زۆربەی خەڵک پێیان وابوو کە لە ڕێگەی عەقڵەوە ناتوانن لە خودا نزیک ببنەوە، چونکە خودا لە هیچ لایەنێکەوە شیاوی ناسی نەبوو. لایەنی گرنگ بۆ مرۆڤ ئەوەیە کە ملکەچی ئیرادەی خودا بێت و نەکەوەی بیەوێ سەر لە نهێنی و ڕەمزەکانی خودا دەربکات. کاتێک کە ئایین و زانست لە توانایاندا هەبوو کراوەتر پێکەوە پەیوەندی بگرن، ڕێگەیان بۆ ڕەوشە زانستییەکان و هەروەها شەوق و ئارەزووی نوێی ئایینی کردەوە. بەم چەشنە بنەمای دوو بزووتنەوەی بەهێزی سەدەکانی پانزەهەم و شازدەهەم کە ڕێنیسانس و چاکسازی ئایینی بوو دانرا. دەکرێت ئەمانە خاڵ بە خاڵ شی بکەینەوە؟ مەبەست لە ڕێنیسانس گۆڕانکارییەکی فەرەنگی تازە پشکووتووە کە لە کۆتایی سەدەی چواردەهەمەوە دەستی پێکرد و سەرچاوەی ئەم گۆڕانکارییە لە ئیتاڵیای باکوورەوە سەریهەڵدا. کە لە سەدەی پازدە و شازدەدا بە خێرایی ڕووی لە باکوور کرد و بڵاو بوو. وابزانم وتت مانای وشەی ڕێنیسانس ژیانەوەی دووبارەیە. بە تەواوی. شتێکیش کە دیسانەوە دەبووژایەوە هونەر و فەرهەنگی کۆن بوو. هەروەها دەبێت دەربارەی مرۆڤگەرایی ڕێنیسانس باس بکەین چونکە لە دوای دەورانی درێژخایەنی تاریکی کە تەواوی لایەنەکانی ژیان لە ڕوانگەی ڕووناکی خوداوە سەیر دەکران جارێکی تر هەموو شتێک هاتەوە سەر باسی مرۆڤگەرایی. دروشمی ئەم دەورانە گەڕانەوە بوو بۆ سەرچاوە. مەبەست لەمە کەم و زۆر مرۆڤگەرایی دەورانی کۆن بوو. لێکۆڵینەوە لە پەیکەرەکان ئەروا تۆمارە کۆنەکان سەرگەرمی گشتی ئەو کاتە بوو. فێربوونی زمانی یۆنانیش لەو دەورانەدا لە ناو خەڵکدا باو بوو. مرۆڤگەرایی یۆنان ئامانجێکیشی تێدا بوو. پەروەردە و زانستی مرۆیی بە پەروەردەی سەرەتایی دەژمێرا و تایبەتمەندیەکانی مرۆڤی فێری جەماوەر دەکرد. دەیانوت ئەسپ لە دایکی دەبێت، بەڵام مرۆڤ لە دایک نابێت، بەڵکو پەروەردە دەبێت. بەو مانایە کە بۆ بوون بە مرۆڤ دەبێت پەروەردە ببینین، بەڵێ مەبەستەر ئەوەیە. بەڵام پێش لەوەی لە نزیکەوە باس لە بیرهۆکە و فیکرەکانی مرۆڤگەرایی ڕێنیسانس بکەین، دەبێت تۆزێک دەربارەی مێژینەی سیاسی و فەرەنگی ڕێنیسانس گفتوگۆ بکەین. ئالبێرتۆ لەسەر کورسیەکە ئەستا و لە سوچێکی ژوورەکەدا دەستی کرد بە گەڕان. دوای ماوەیەک وەستا و شتێکی ئانتیکەی لەسەر قەفەسەکە دەستنیشان کرد و پرسیاری کرد، ئەمە چییە؟ وەک ئامێری پیشاندەری جەمسەرەکان دەچێ. بەڵێ ڕاستە. دوای ئەوە هێمای کرد بۆ شتێکی تر کە بە دیوارەکەوە هەڵواسرابوو. ئەی ئەمەیان؟ چەکێکی کۆن. زۆر باشە. ئەی ئەم یەکەی تر؟ ئالبێرتۆ کتێبێکی کۆنی لە قەفەسەکە دەرهێنا، کتێبێکی کۆن. ئەگەر بمانەوێ دروستتر بڵێین، ئەمە کتێبی ئینکۆ نابلۆمە. ئینکۆ نابلۆم، لە ڕاستیدا بە مانای لانکەیە. ئەم وشەیە بۆ کتێبی چاپکراو لە دەورانی سەرەتایی پیشەی چاپ لە ساڵانی پێش هەزار و پێنج سەد دا داوە. ئەم کتێبە بە ڕاستی ئەوەندە تەمەنی هەیە؟ بەڵێ تەمەنی ئەوەندەیە. ئەم سێ داهێنانە نوێیە، ئامێر دەرخەری جەمسەر، چەکی گەرم و ئامێری چاپ، پێویستی سەرەکی پەیدابوونی دەورانی نوێ بوو، کە ئێمە بە ڕێنیسانس ناوی دەبەین. ئەم بەشە دەبێت تۆزێک زۆرتر شی بکەیتەوە ئامێری یەکەم کاری پێوانی دەریای ئاسان کردەوە و بە واتایەکی تر بنەمای گەشتە گەورە زانستیەکان بوو هەرەو حاڵەتە لە چەکی گەرمیشدا هەبوو چەکی گەرم توانای زاڵبوونی ئەوروپاییەکانی بەسەر فەرهەنگی ئامریکایی و ئاسیاییدا مسۆگەر کرد هەروەها پیشەی چاپ ڕۆڵێکی گرنگی لە پەرەپێدان و بڵاوبوونەوەی فیکرە نوێیە مرۆڤییەکانی دەرەوەی ڕێنیسانس هەبوو. بێشک پیشەی چاپ یەکێک لە هۆکارە سەرەکییەکان بوو کە کلیسای ناچار کرد هەڵوێستی پێشووی خۆی پووچەڵ بکات و زانست بە تەواوی بە ماڵی خۆی نەزانێت. داهێنان و ئامرازە نوێیەکان بە خێرایی یەک بە دوای یەکدا پەیدا بوون و بۆ نموونە دووربینی ئەستێرەناسی واتە تێلیسکۆب ئامێرێک بوو کە بنەمای پێشووی زانستی ئەستێرەناسی شێواند. سەرەنجام ساڕووخ و لێکۆڵینەوەکانی ئاسمانات زۆر بە توندی دەڕۆیت. بەڵام دەتوانین بڵێین ڕەوتێک کە لە ڕێنیسانسەوە دەستی پێکرد، سەرەنجام مرۆڤی دەگەیاندە گۆی مانگ، یا بۆ هیرۆشیما و شیرنۆبیل. بەرحاڵ گۆڕانکاریە فەرەنگی و ئابووریەکان دەستپێکەری هەمووی ئەمانە بوو. هۆکارێکی گرنگتر تێپەڕبوون لە ئابووری دەرەبەگ و نیوەکاری بۆ ئابووری سەرمایەداری بوو. لە کۆتایی دەورانی وەستادا شارەکان گەشەیان کرد و کڕین و فرۆشتن زۆر بەسوود بوو، هەروەها مامەڵەکردنی داهێنراوە تازەکانیش لەگەڵ ئابووری سەرمایەیی و بانکداری لە شارەکاندا پەیدا بوو. چینێکی مامناوەندی دروست بوو کە سەبارەت بە پێداویستییە سەرەکیەکانی مرۆڤ تاڕادەیەک دەستیانکراوە بوو. پێداویستیە سەرەکیەکان ئێستا بە پارە دەکڕدرا، ئەم بارودۆخە هێزی فکرکردنەوەو داهێنانی خەڵکی بەرهەم ئەدایەوە. لە ناو خەڵکدا چاوەڕوانیەکی نوێ پەیدا بوو. دەتوانین بڵێین تا ڕادەیەک هاوشێوەی گەشەکردنی شارەکانی یۆنانی دوو هەزار ساڵ لەمەوبەر بوو. دەتوانین بڵێین وایە. بۆم باس کردی کە فەلسەفەی یۆنان چۆن خۆی لە دیمەنەکانی ئەفسانە جیهانیەکان ڕزگار کرد کە دەگەڕایەوە بۆ فەرەنگی دێهات. چینی مامناوەندی ڕێنیسانسیش هەر بەو شێوازە هێدی هێدی خۆیان لە ژێر چنگی ئەریاب و خان و ئاغا فیوداڵەکان و هەروەها کلیساکان هێنایە دەر. لەم کاتانەدا فەرهەنگی یۆنانیش بەهۆی نزیکتر بوونەوەی لەگەڵ عەرەبەکان لە ئیسپانیا و فەرهەنگی بیزانس لە ڕۆژەڵات بۆ جارێکی تر ناسرایەوە. سێ ڕووباری مەرزی کۆن لە ڕووبارێکی گەورەدا دیسان پێکەوە پەیوەست بوون. ئافەرین. تۆ قوتابییەکی ژیریت. ئەمە پێشەکییەک بوو لەسەر ڕێنیسانس، ئێستا دەربارەی فیکرە تازەکان باس دەکەین. کێشەیەک نییە، بەڵام من دەبێت بچمەوە بۆ ماڵەوە شتێک بخۆم. ئالبێرتۆ دیسان سەیرێکی سۆفیای کرد و لەسەر کورسییەکە دانیشت. ڕێنیسان زیاتر لە هەموو شتێک ڕوانینێکی نوێی بۆ مرۆڤ بە دیاری هێنا. مرۆڤگەرایی ڕێنیسانس بە پێچەوانەی فیکری سەدەکانی وەستا کە جەختی لەسەر تاوانباربوونی مرۆڤ دەکردەوە. گەیشتە باوەڕێکی نوێ سەبارەت بە مرۆڤ و نرخی مرۆڤایەتی. ئێستا مرۆڤ زۆر بە نرخ و جێی ڕێز بوو. یەکێک لە کەسە گرنگ و سەرەکیەکانی ڕێنیسانس مارسێلۆ فیچینۆ بوو کە دەیوت خودا بناسە ئەی بوونەوەری خودایی لە بەرگی مرۆڤدا. کەسێکی سەرەکی تر پیکۆ دێلا میراندۆلا بوو و کتێبی وتاری نووسی کە سەبارەت بە شوێن و پلەی مرۆڤ بوو. ئەو کتێبەی کە ئەو نووسینی لە سەدەکانی وەستادا لە عەقڵدا نەدەگونجا. خودا لە تەواوی دەورەی وەستادا پێشەکی هەموو شتێک بوو. مرۆڤگەراکانی ڕێنیسانس مرۆڤیان بە خاڵی دەستپێکردنی کاری خۆیان دانا. فەیلەسوفانی یۆنانیش ئەو کارەیان کرد. هەر بەو هۆیەوە باس لە بووژانەوەی ژیان دەکەین کە بە مانای لەدایکبوونەوەی دووبارە و مرۆڤگەرایی دێرینە. بەڵام مرۆڤگەرایی ڕێنیسان زیاتر لە یۆنان بایەخی بە تاکی مرۆڤ دا. ئێمە نەک تەنیا مرۆڤ بەڵکو گیاندارێکی بێ هاوتاین. فیکرێکی ئاوا دەیتوانی بەرەو پەرستنی عەقڵی مرۆڤ بڕوات. پیاوی ڕێنیسانس بووە پیاوێکی ئارمانجی ئیدەئاڵ بە عەقڵ و توانایەکی هەمەلایەنە لە تەواوی چەمکەکانی ژیان و زانست و هونەردا. ئەم ڕوانینە نوێیە سەبارەت بە مرۆڤ، خۆشەویستی لە دەروونی مرۆڤدا دروست کرد. هەر وەکو دەورانی کۆن، خەڵک دیسان دەستیاندایە لێکۆڵینەوە لەسەر مردووەکان، تاکو لە چۆنیەتی جەستەی مرۆڤ سەردەر بێنن. ئەم کارە هەم بۆ زانستی پزیشکی و هەم بۆ هونەر گرنگ بوو، دوای هەزار ساڵ کۆنەپەرستی و فکری هەڵە دەربارەی ئایین، کاتێکی لەبار بوو بۆ گۆڕانکاری مرۆڤ. دیسان بوێری ئەوەی پەیدا کرد کە خۆی بێت و لەو شتەی کە هەیە هەست بە شەرم نەکات. سۆفیا هەر دوو ئەنیشکی خستە سەر مێزی نێوان خۆی و ئالبێرتۆ و وتی، مایەی خۆشحاڵییە. بێگومان ئەم ڕوانینە نوێیە سەبارەت بە مرۆڤ بیرۆکەیەکی تری دروست کرد. مرۆڤ ئێستا تەنیا لە بەرخودا نەدەژیا کەواتە دەتوانێ چێژ لە ژیانی زیندوو و ئامادە وەربگرێت. ئەم ئازادیە تازە پەیدا بووە پەڕوباڵی مرۆڤی تا ڕادەیەکی زۆر کردەوە و مەبەست ئێستا ئەوە بوو کە سنوورەکان ببەزێنن. ئەڵبەت ئەمەیش لە ڕوانگەی مرۆڤگەرایی یۆنانەوە تازە و نوێ بوو. چونکە مرۆڤگەراکانی کۆن جەختیان لەسەر ئارامی و خۆڕاگری کردبووە. مەگەر مرۆڤگەراکانی ڕێنیسانس دەستبەرداری خۆڕاگری بوون؟ گومانی تێدا نییە کە زۆر میانەڕەو نەبوون. هەڵسوکەوتی ئەوان بە شێوازێک بوو کە دەتگوت هەموو جیهان تازە لە خەون بە ئاگا بۆتەوە. هەر بۆیە وشەی دەورانی وەستایان دۆزییەوە و بەڵکو سەدەکانی نێوان دەورانی کۆن و دەوری خۆیان دیاری بکەن. گەشە و گۆڕانێکی بێ وێنە لە هەموو لایەنەکانی ژیاندا پەیدا بوو. هونەر و بیناسازی، ئەدەب و مۆسیقا، فەلسەفە و زانستەکان گەشەکردنێکی بێ هاوتایان پەیدا کرد. نموونەیەکی ئاشکرا باس دەکەین، لەوە پێش وتمان کە ڕۆمی کۆنیان بە شاری شارەکان یا ناوەندی دونیا یا ناوگەلێکی مەزنی تر ناو دەبرد. بەڵام ڕۆم لە سەدەکانی وەستادا بەرەو لاوازی چوو، لە ساڵی هەزار و چوار سەد و حەڤدە، ئەم شارە کۆنە تەنیا حەڤدە هەزار کەس تێیدا نیشتەجێ بوون. شتێک نزیکەی نیوەی کەسانی نیشتەجێی لیلەسێن شوێنی ژیانی یەڵدە. مرۆڤگەرایانی ڕێنیسانس نۆژەنکردنەوەی ڕۆمیان بە ئەرکی فەرەنگی خۆیان دانا. لە هەمووی گرنگتر بینای کلیسای سان پێترۆ نوێ کرایەوە کە لەسەر گۆڕی پێترۆس لە یارانی نزیکی عیسا بوو، لە کلیسای سان پێترۆدا هیچ هێمایەک بۆ خۆڕاگری و هاوشانی نەکرابوو. زۆریەک لە هونەرمەندانی ناوداری ڕێنیسانس لەم پلانە مەزنەدا بەشدار بوون. کاری نۆژەنکردنەوەی ڕۆم لە هەزار و پێنج سەد و شەش دا دەستی پێکرد و سەد و بیست ساڵ درێژەی کێشا و پەنجا ساڵی تریش تێپەڕ بوو تا کاری مەیدانی گەورەی سان پێترۆ تەواو بوو. دەبێت کڵیسایەکی زۆر گەورە بێت. درێژەکەی دوو سەد مەترە و بەرزییەکەشی سەد و سی مەترە و لە شوێنێک دروستکراوە کە ڕووبەرەکەی شانزە هەزار مەتری دووجایە. هەرەم کارە بوێری و نەترسی مرۆڤی دەورانی ڕێ، ڕۆنێسانس، دەنوێنێت. هەروەها ڕێنیسانس ڕوانینێکی نوێی لەسەر سروشت بەدەستەوە دا و هەرە و بیرۆکە کە مرۆڤ دونیای بە خوازگەی خۆی دەژمارد و و ژیانی تەنیا بە خۆئامادەکردن بۆ جیهانی کۆتایی نەدەزانی ڕێگە چارەیەکی نوێی بۆ جیهانی مادی خوڵقاند. سروش چیتر بە شتێکی باش دەزانرا. زۆر کەس پێیان وابوو کە خوڵقاندنی جیهان تەنانەت خودی خودایش دەگرێتەوە. خودا ئەگەر بە ڕاستی بێ پایانە کەواتە دەبێت لە هەموو شتێکدا بوونی هەبێت. بەم شێوازی بیرکردنەوەیە دەڵێن خوداییبوونی گشتی. فەیلەسوفانی سەدەکانی وەستا پێداگرییان لەسەر بوونی لەمپەرێک لە نێوان خودا و خولقێنراوەکاندا دەکرد. بەم جۆرە دەکرا بوترێ کە سروشت شتێکی خوداییە. کەسانێک لەوەش تێپەڕ بوون و وتیان کە سروشت پێشکەوتنی خودایە. کلیساکان هەمیشە بە چاوی ڕازیبوونەوە سەیری ئەم جۆرە فیکرانەیان نەدەکرد و چارەنووسی جۆردانۆ برۆنۆ نموونەیەکی جێی سەرنجی ئەم هەڵوێستەی کلیسا بوو. برۆنۆ پێی وابوو خودا لە سروشدا هەیە و بەڵکو پێشی وابوو کە جیهان بێکۆتاییە، هەر لە بەرەو بۆچوونەی بە سەختی سزا درا. چۆن؟ ئەویان لە ساڵی هەزار و شەش سەد لە بازاڕی گوڵی شاری ڕۆم بە سەر سێدارەوە سووتاند. زۆر ترسێنەرە، زۆر ناژیرانەیە ئێوە ئەوە بە مرۆڤگەرایی ناو دەبەن؟ بە هیچ شێوەیەک وانیە کە تۆ دەیڵێیت، نە برۆنۆ مرۆڤگەرا بوو، نە بە نە بکوژانی ئەو، لە دەورەی ڕۆنێسانسدا مرۆڤکوژیش برەوی هەبوو. مەبەستم لەم وشەیە هێزی ستەمکاری دەوڵەت و کلیسایە. لە دەورانی ڕۆنیسانسدا بۆ دادگایی کردنی سیحربازان ستاندنی نوێگەراکان بۆ سیحر و کۆنەپەرستی، شەڕە خوێناویە ئاینیەکان، هەروەها داگیرکردنی بێ بەزەیانەی وڵاتی ئامریکا ئیشتیا و شەوقێکی زۆر هەبوو. بەڵام مرۆڤگەرایی لایەنێکی تاریکیشی هەبوو ناتوانین هیچ دەورەیەک بە تەواوی بە باش یا بە خراپ بزانین. چاکە و خراپە دوو هێڵی بەرامبەر بە یەکن کە بە درێژایی مێژووی مرۆڤ هەر هەبوون. زۆر جاریش لە یەک دەئاڵێن و ئەم وتەیە سەبارەت بە باسی سەرەکی دوایی ئێمە کە شێوازی نوێی زانستییە و هەروەها نوێگەرایی ڕێنیسانس کە بۆت باس دەکەم ڕاست دەردێت.